ئەی محەمەد، بێگومان خودا بیستی و وەریگرت وتووێژی ئەو ئافرەتەی کە گفتوگۆت لەگەڵدا دەکات دەربارەی هاوسەرەکەی، سکاڵای خۆشی بۆ لای خودا دەبات، خوداش گوێی لە گفتوگۆکەتان بوو، بەڕاستی خودا بیسەر و بینایە. چوار ئایەتی سەرەتای ئەم سورەتە دەربارەی خەولەی کچی ثەعلەبە و مێردەکەی هاتۆتە خوارەوە. ڕۆژێک مێردەکەی لێی توڕە دەبێت و پێی دەڵێت، تۆ لە جێگەی دایکمی. ئەوانەی وا بە هاوسەرەکانیان دەڵێن و دوایی پەشیمان دەبنەوە لەوەی کە وتویانە ئەوە دەبێت کۆیلەیەک ئازاد بکەن پێش ئەوەی ئەو ژن و مێردە بەیەک بگەن ئەو بڕیارە ئێوەی پێ ئامۆژگاری دەکرێت خوداش ئاگادارە بەو کار و کردەوانەی ئەنجامی دەدەن. ئینجا ئەوەی کۆیلەی دەست نەکەوت ئەوە دەبێت دوو مانگ لەسەر یەک بەڕۆژوو بێت پێش بەیەک گەیشتنیان جا ئەوەی ناتوانێت بەڕۆژوو بێت با شەست هەژار تێر بکات لە ژەمێک خواردن ئەوەی کە باسکرا بۆ ئەوەیە باوەڕتان پتەو بێت بە خودا و پێغەمبەرەکەی پێنج کەس نییە ئەو زاتە شەشەمیان نەبێت، لەو ژمارانە کەمتر یا زیاتریش نییە کە ئەو لایان نەبێت و ئاگادار نەبێت بە سرتە و چپێیان، لە هەر شوێنێک و لە هەر کوێدا بن، پاشان لە ڕۆژی قیامەتدا ئاگاداریان دەکاتەوە بە هەموو ئەو کار و کردەوانەی کە ئەنجامیان داوە، چونکە بەڕاستی خودا ئایا سەرنجت نەداوە لەوانەی قەدەغەی چپیان لێکراوە کەچی لەوە دوا هەر دەگەڕێنەوە سەر ئەو ڕەفتارەی کە لێیان قەدەغە کراوە بەردەوام خەریکی چپەیەکن کە هەمووی گوناه و دژمنایەتی و نافەرمانی پێغەمبەرە کاتێکیش دێن بۆلات جۆرێک سڵاوت لێ دەکەن کە خوددا بەو شێوەیە سڵاوی لێ نەکردویت بەڕاستی چپەی خراپ و نابەجێ هەر لە شەیتانەوەیە تا ئەوانە غەمبار بکات کە باوەڕیان هێناوە وە نەبێت ئەو چپەیە هیچ زیانێکیان پێ بگەیەنێت مەگەر ویستی خودای لەسەر بێت دەبا ئیمانداران هەر پشت بە خودا ببەستن تا لە زیان بەدوور بن. واللە بما تعملون خبیر ئەی ئەوانەی باوەرتان هێناوە کاتێک لە دانیشتن و کۆبوونەوەکاندا پێتان دەوترێت ڕێبدەن بە کەسانی تر و ئەڵلقەی دانیشتنەکە فراوان بکەن ئەوە ئێوەش فراوانی بکەن ئەگەر ئێوە واتان کرد خدا پاداشتی فراوانتان پێدەبەخشێت کاتێکیش پێتان دەوترێت هەستن و جێگەت چۆڵ بکەن بۆ ڕیش سپی و گەورەکانتان جێگە چۆڵ بکەن جا ئەگەر واتان کرد خدای گەورە ئەوانەی ئیمانیان هێناوە لە ئێوە و ئەوانەشتان زانست و زانیاریان پێدراوە چەندەها پلەپایە بەرزیان دەکاتەوە خداش ئاگایە بەو کار و کردوانەی کە ئەنجامی دەدەن. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، کاتێک ویستتان چ پێیەک یا قسەیەکی نهێنی لەگەڵ پێغەمبەردا بکەن، پێش ئەو کارە خێرێک بکەن، بەگوێرەی توانا شتێک ببەخشن بە هەژاران، ئەوە چاکترە بۆتان و خاوێنترە، خۆ ئەگەر نەتانبوو، ئەوە چاک بزانن کە خودا لێخۆشبوو و میهرەبانە. ئایا دەترسان لە هەژاری پێش ئەوەی کە بە نهێنی قسە بکەن خێر و چاکەیەک ئەنجام بدەن؟ جا کاتێکیش کە نەتان کرد خودا هەر لێتان خۆش بوو. دە ئیتر ئێوە نوێژەکانتان بە چاکی ئەنجام بدەن و زەکات بدەن و فەرمانبەرداری خودا و پێغەمبەرەکەی بکەن، خوداش زۆر ئاگایە بەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن. ئەو دووڕوانە نە سەر بە ئێوەن نە سەر بەوانیشن، سوێند لەسەر درۆ دەخۆن لە کاتێکدا کە خۆشیان دەزانن خودا سزایەکی سەخت و بە تینی بۆ ئامادە کردوون، بەڕاستی ئەوەی ئەوان دەیان کرد ڕەفتارێکی ناشرین و کارێکی نابەجێ بوو. لەو ڕۆژەدا کە خودا هەموویان زیندوو دەکاتەوە دەست دەکەنەوە بە سوێند خواردن هەر وەک بۆ ئێوە سوێندیان دەخوارد لە کاتێکدا وا دەزانن کە ڕزگاریان دەبێت و شتێکیان دەست دەکەوێت خدای گەورە لەناو خەڵکیدا ڕیسوایان دەکات و دەفەرموێت ئاگادار بن کە بەڕاستی هەر ئەوان درۆزنن. ئەوانە شەیتان زاڵ بووە بەسەریاندا و داگیری کردوون، بەو هۆیەوە یادی خودای لەبیر بردوون، ئا ئەوانە دەستە و تاقم و حزبی شەیتانن، ئاگادار بن کە بێگومان دەستە و تاقم و حزبی شەیتان خەسارەتمەند و زەرەرمەندن. ئەوانەی کە بەو شێوەیەن ئیمان و باوەڕیان لە هەموو کەسێک لەلا بەنرختر و پیرۆزترە، خودا ئیمان و باوەڕی لە دڵیاندا چەسپاندووە و جێگیری کردووە و لە بەهرە و میهرەبانی تایبەتی خۆی و بەهێز و گیانێکی تایبەتی لەلایەن خۆیەوە مەبەست قورئان و ئیمانە پشتگیری کردوون و یارمەتی داون سەرەنجامیش دەیانخاتە باخەکانی بەهەشتەوە کە چەندەها ڕوبار بەژێر درەخت و کۆشکەکانیدا تێپەڕ دەبێت، هاوڕێ لەگەڵ ژیانی نەبڕاوەدا. ئەوانە خودا لێیان ڕازییە و ئەوانیش لە خودا ڕازین. ئا ئەوانە دەستە و تاقم و حزب و لایەنی خودای گەورەن، ئاگاداربن کە بەڕاستی هەر لایەن و حزب و دەستە و تاقمی خودا سەرکەوتوو و سەرفرازن.